سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خدای پەروەردگار جارێکی تر دەرفەتیدان بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە لە نووسینی دکتۆر تاریقی سویدان وەرگێڕانی ئاسۆ ئەحمەد و لە بڵاوکراوەی نوسینگە و گۆڤاری ئاونگ. بەڕێزان و خۆشەویستان گەیشتین بە بەرجی دۆمی کتێبەکە و لە ئەلقەی پازدەم گەیشتین بە کەسایەتی مارتن لوسەر بە دروشمی دەسەڵاتی کاهینی و شۆڕشی چاکسازی ئەنبا تادرس لە کتێبی ڕێبازی لاهووتی شوانیدا کە کتێبەکە لە کۆلیژی ئیکلیریکی تایبەت بە زانستەکانی لاهووت و پێگەیاندنی پیاوانی ئاینی و لاهووتی ئایندە دەخوێنرێت و دەڵێت بێگومان کاهینی تەواوکاری نهێنیەکانە پاش ئەوەی فیداکاری لەسەر خاچ ڕوویدا خواویستی مرۆڤ لەو کارەدا بەشدار پێ بکات هەر بۆیە کاهینی گشتی و کاهینی تایبەتی پێبەخشین، مانای وایە کاهینی بریتیە لە بەشداربوونی مرۆڤ لە کارەکانی خوادا، هەروەها دەڵێت، خودا دەسەڵات و ڕێزێکی داوە بە کاهین کە بە فریشتە و سەرۆکی فریشتەکانی نەداوە، چونکە پێیان دەڵێت، ئەوەی لەسەر زەوی ئێوە دەیبەستنەوە لە ئاسماندا بەستراوەتەوە، ئەوەشی لەسەر ئەرز دەیکەنەوە لە ئاسماندا کراوەتەوە. واتە کاهین نێوانگیری نێوان خاوەند و گەلی کڵێسایە لە داواکاریەکانیاندا. چەمکی هاوبەش دانان لە بە سەرچاوەگرتنی کاهینەکان لە سایەی نەبوونی شەریعەتی خودایی و، ڕەنگ دەداتەوە، لەوەش زیاتر وەها دادەنین کە خواوەند بە هەر شتێک ڕازیە کە لە بیرکردنەوەی کاهینەکان لەسەری کۆک بێت، وەک ئەوەی مافیان پێدرابێت خواوەندی سەر زەوی یان نوێنەری خوا بن لەسەر زەویدا، هەر بۆیەش هیچ کەسێک لەگەڵی کلێسا بوێری ئەوەی نیە سەرپێچی فەرمانی کاهینەکان بکات یان مشتومڕیان لەسەر بکات، چونکە بە فەرمانی خوا دادەندرێت. یەک کڵێسا بۆ ماوەی زیاتر لە هەزار ساڵ بەسەر تەواوی خۆر ئاوای ئەوروپادا زاڵ بوو کاسۆلیکی ڕۆمانی تەنیا ئاینی بوو پاپای ڕۆما لە ناوەند بوو کە قەشەیەک بوو دەیتوانی تاچ لەسەر پاشان دابنێت و هەڵمەتی خاچ بەڕێ بکات و زەوی وێران کات کلێساکە 500 ساڵ لەمە و بەر ئەنجامی لە ئەنجامی شۆڕشێکی ئاینی سەرتاسەری دەسەڵاتەکانی لەدەستدا ئەو شۆڕشە شۆڕشی چاکسازی بوو، ڕاهیبێکی ئەڵمانی کە ناوی مارتن لوسەر بوو سەرکردایەتی کرد. با بزانین مارتن لوسەر کێیە و چۆن شۆڕشەکەی دژ بە زانا گەندەڵەکان بەرپا کرد. مارتن لوسەر لە سەرەتادا نەیدەویست ئایینزایەکی نوێ دابمەزرێنێت، تەنانەت چاکسازیش بکات، ئەو خۆی دەڵێت خوا ئەو ڕێگەی پێ گرتووەتە بەر، هەروەک چۆن ئەسپێکی گوێر بە ڕێگادا دا بڕوات. مارتن لوسەر لە ساڵی 1483 لە ئەڵمانیا کە ئەو کات بەسەر ئیمپڕاتۆری ڕۆمانی پیرۆز بوو و لە بنەماڵەیە کە پەیڕەوی کاسۆلیکی ڕۆمانی کردووە لەدایک بووە. ڕۆژێک دوای لەدایکبوونی لە جەژنی سانت مارتن لە ئاو هەڵکێشراوە و هەر بە ناوی ئەوەوە ناونراوە. باوکی مارتن یەکێک بووە لەو چوار کەسەی کە لە ئەنجومەنی خۆجێی نوێنەراتی شاری مانسفێڵدیان کردووە. ئەو ویستویەتی کوڕەکەی ببێت بە پارێزەر، هەر بۆیە بۆ چەند قوتابخانەیەکی ناردووە کە گرینگترینیان بە سێ هونەرەکە داوە، سێ هونەرەکە بریتی بوون لە ڕێزمان و ڕەوانبێژی و لۆجیک، بەشێک لە قوتابخانەکانیش لەلایەن گروپێک ڕەبەنەوە بەڕێوە دەبران. لە تەمەنی نۆزدە ساڵیدا مارتن پەیوەندی بە زانکۆی ئێرفورتەوە دەکرد و لەو زانکۆیە ماستەری لە هونەرەکانی ئاوازدا وەرگرت، دواتریش بۆ بەدیهێنانی خواستەکانی بابی پەیوەندی بە کۆلیژی یاساوە کرد، بەڵام دوای ماوەیەک خۆی وردە وردە لە وانەکان دەدزیەوە، چونکە پێیوابوو یاسا ناواقعیبوون دەنوێنێت، بۆیە ڕووی کردە لاهوت و فەلسەفە. ساڵی 1505 مارتن لوسەر بڕیاریدا ببێت بە ڕەبەن ئەم بڕیارەشی پاش ئەوە هات کە لێدانی بروسکەیەکدا بە سەلامەتی دەرچوو ئەو لە کاتێکدا کە لەسەر ئەسپەکە بوو بروسکە لە نزیکایی لە زەویدا و تەنانەت وەک باز دەکرێت ئەسپەکەشی کشتووە مارتن لەو ڕۆژە پەیمانیدا ببێت بە ڕەبەن و بە هیچ شێوەیەک دەستبەرداری نەبێت وازی لە خوێندنی یاسا هێنا و کتێبەکانی فرۆشت و سەرباری تووڕەیی باوکی ڕووی کردە دێڕی ڕەبەنی ئۆگەستینی. لە ماوەی ژیانی ڕەبەنیدا لوسەر بەشێکی زۆری ڕۆژگاری بۆ ڕۆژووی درێژ و وردبوونەوە و نوێژ خوێندن تەرخان کرد. ئەو دواتر ئەو ماوەی ژیانی بە نائومێدی ڕۆحی قوڵ دەناسێنێت و دەڵێت کە پەیوەندی بە مەسیحی داڵدەدەرەوە پچڕابوو کە لە سایەی ناعەدالەتی و ستەمی ئەو کاتەدا کە لە ئەڵمانیا بڵاو بوون، ببوو بە زیندانیکەر و چەوسێنەرەوەی هەژاران، لوسەر گەیشتە قەناعەتێک کە کڵێسا و پیاوەکانی نوێنەراتی ئەو خوایە ناکەن کە ئەو باوەڕی پێیەتی. سەرۆکی ڕەبەنەکان بڕیاری دا، کەلوسەر پێویستی بە دوورکەوتنەوە لەو کەشە و کارکردن هەیە تا لەو وردبوونەوە قووڵەی ڕزگاری ببێت و فەرمانی پێدا دەست بداتەوە کاری ئەکادیمی ئیتر ئەویش بوو بە مامۆستای کاهینی و لە شاری کان دامەزرا دواتر لە زانکۆی ڤتنبێرگ کەوتە وتنەوەی وانەی لاهوتی ساڵی 1508 بڕوانامەی بەکالیۆریۆسی لە توێژینەوە لە کتێبی پیرۆز بەدەستێنا دواتر دکتۆرای لە بنەماکانی ئاین و دکتۆرایەکی تری لە کتێبی پیرۆزا بەدەستێنا اینجا گەڕایوە زانکۆی ڤێتنبێرگی و زۆربەی ژیانی دواتری لەوێدا بەسەر برد. لوسەر لە ڕێی خوێندنەوەی ئاینەوە گەیشتە ئەو ئەنجامە مەسیحیەکان بەهۆی کاری تاکە کەسیانەوە ناگەن بە ڕزگار بوون بەڵکو بەهۆی ڕەحمەتی خواوە کە لە ئەنجامی باوەڕپێبوونیان دەیانگرێتەوە پێی دەگەن، ئەم ئەنجامگیریە وای لێکردن بەشێک لە پرەنسیپ و باوڕە بنچینەییەکانی کڵێسا کاسۆلیکی ڕەت بکاتەوە. ئەم بنەمایەش بوو بە ڕێبازێکی ڕۆحانی سەرەکی لە بزووتنەوەی چاکسازی کە دواتر سەرکردایەتی کرد. لاهوتی کاسۆلیکی ڕۆمانی پێی وابوو کە باوەڕ یان تۆبە بە تەنها بەس نییە بۆ ئەوی مرۆڤ بە گەردن ئازادی و لێخۆشبوون بگات، بەڵکو پێویستە لەگەڵ ئەوەشدا کاری باش بکات. کاری باشیشیان دیار کرد بەوەی بریتێ لە پابەندبوون بە کڵێسا و گوێڕالبوونی ئیمپڕاتۆر و بەخشین. لەوانەش پارە بەخشین بە کڵێسا، کڵێسا لەلایەن خۆیەوە چەکی بەو کەسانە دەدا کە تۆبەیان دەکرد. بۆ سەلماندنی وەرگرتنی بەرامبەرە ماددیەکە چەکی پێدەدان. کە بە چەکی لێخۆشبوون ناسرابوون، تەنانەت کار گەیشت بۆ ئەوەی وایان لە خەڵکی گەیاندبوو کە ئەو ڕووبەرە زەوییەی لە بەهەشتدا پێیان دەدرێت هاوتای ڕووبەری ئەو پارچە زەوییەیە کە ئەوان لە دونیادا بە کڵێسای دەبەخشن. ئەنجامە بەرجەستەکانی چاکسازی لەگەڵ ڕاگەیاندنی نەوەت و پێنج تێزەکەی لە ساڵی هەزار و پێنج سەد و حەڤدە دا دەرکەوتن. لەو بڵاوکراوەیەدا نەوەت و پێنج شاشی لە کاری کڵەسا دەستنیشان کردبوو کە پێویست بوو چاک بکرێن لەبەرەوەی لادان بوون لەو ئاینەی خواهێناویەتی یەکێک لە بابەتەکانی ئەو تێزانە سەرکۆنەکردنی چەکەکانی لێخۆشببوون بوو کە بۆ پارەکۆکردنەوە بۆ دروستکردنی کادرای چاند پیتەر لە ڕۆما دەفرۆشان لوسەر دەپرسێت باشە بۆچی پاپا دەیەوێت کڵێسای سانت پیتەر لە پارەی هەژاران دروست بکات لەبری پارەی خۆی کە زۆر لە پارەی کراسوس زیاترە مارکۆس لیسینوس کراسوس لە ساڵی هزار و لە ساڵی 1950 تاوەکو پەنجاوسەی پێش زین فەرماندەیەکی سەربازی و سیاستمەدارێکی ڕۆمانی بوو کە ڕۆڵی سەرەکی هەبوو لە گۆڕینی کۆماری ڕۆمانی بۆ ئیمپراتۆری ڕۆمانی لە ماوەی ژیانیشیدا پارێکی یەکجار زۆری کۆکردبووە کە بە جۆرێک بە دەوڵەمەندترین پیاوی مێژووی ڕۆمانی یەکێک لە دەوڵەمەندترینەکانی تەواوی مێژوو دادەنرێت. ئەو تێزانە وەرگێڕران و بە خێراییەکی سەرسوڕهێن بڵاو بوونەوە و دەنگ دانەوەیەکی مەزنیان بەدواوە بوو کە کاردانەوەی توندیان لێکەوتەوە. هەرچەندە ڕەخنەکانی لوسەر ڕوویان لەو لە ڕێ دەرچوونە نامۆیانە بوو کە کەوتبوونە ئاینی کاسۆلۆکیەوە. بەڵام بوونە مایەی سەرهەڵدانی بزووتنەوەیەکی ئایینی کە بیروباوەڕەکانی کڵێسای خستنە بەر ڕەخنە و خەڵکی کەوتنە گومان لە خودی کڵێساش هەر بۆیە لوسەر کەوتە بەر لێکۆڵینەوەی دەسەڵاتی ئایینی ڕۆمانی ساڵی 1520 باوەڕەکانی ئیدانە کران و دواتر بە کافر دانرا و لە ئاینی مەسیحی دەرکرا و خراە بەردەم ئەنجومەنێکی لێکۆڵینەوە داوای لێکرا خۆی لە لۆچوونەکانی پێشووی بێبەری بکات و لەبەردەم هەردوو دەسەڵاتی ئایینی و دونیایی پاشگەزبوونەوە لە تێزەکانی ڕابگەیەنێت. ئەنجوومەنی لێکۆڵینەوەی قازی ناوچە جیاوازەکانی ئیمپڕاتۆریەتی ڕۆمانی لەخۆ دەگرت و خودی ئیمپڕاتۆریش سەرۆکایەتی دەکرد. دانیشتنەکانی ئەنجوومەن کە پێنج ڕۆژیان خایاند بۆ گفتوگۆکردن بوون لەبارەی ئەوە ئەو نەوەت و پێنج تێزەی لووسەر خستبووینە ڕوو. هەروەها بۆ دۆزینەوەی میکانزمی بەکارخستنی بێبەشکردنی کڵێسای بوو بەسەریدا. یۆهان ئێکی ئەندامی ئەنجومەنی لێکۆڵینەوە لە بری ئیمپراتۆر قسەی کرد و کۆپی نووسراوەکانی لوسەری پێبوو لێی پرسی ئاخۆ ئەوانە نووسینی ئەون ئایا تا ئەو کاتە باوەڕی بە ناوەڕۆکانی ماوە لوسەر وەرامی دایەوە و کە بەڵێ نووسینی ئەون بۆ پرسیاری دومیش پێویستی بەکاتە تا وەرام بداتەوە لە ڕۆژی دواتردا لوسەر وەرامی پرسیارەکەی دایەوە و ڕەتی کردەوە باوەڕی تەنانەت بە یەک دێڕیش لە نووسینەکانی نەبێت و ڕژد بوو لەسەر هەڵوێستی بەرامبەر بە ستەمی کاهینەکان بەرامبەر بە گەلی ئەڵمانی مەزن لوسەر بەم دەستەواژەیە لەژەی هەستیاری ئەو کاتەیدا کاتێک مەسلەیەکی ئاینی تێکەڵ بە هەستی نەتەوەی کرد کە لە نێو خەڵکیدا بڵاو بوو بۆ کێشە ئاینیەکە کەوتە بەردەم تەقینەوە فرێدریکی سێهەم چەند سوارێکی دەمامکداری ناردە دادگاکە بۆی لوسەر بفڕێنن. ئەو میرە ڕێزێکی زۆری بۆ لوسەر هەبوو، لە هەمبەر سووربوونی لەسەر هەڵوێستەکانی خستیە ژێر پارێزگاریی خۆیەوە لە قەڵای ڤارتبێرگ لە ناوچەی ئاینزناخ، بەڵام داوای لێکرد ناوێکی خوازراو بۆ خۆی هەڵبژێرێت و لە سای ئەودا بژیت. لوسەر کاتێکی باشی هەبوو، کارێکی یەکجار سەرسوڕهێنەری بۆ ئەو کاتە ئەنجامدا، کە بریتی بوو لە وەرگێڕانی پەیمانی نوێ، ئینجیل، بۆ سەر زمانی ئەڵمانی. کە پێشتر تەنیا بە زمانی لاتینی هەبوو، خوێندنەوە و تێگەیشتنی تەنیا بۆ ڕەبەن و قەشەکان بوو. ئەم ئنجیلە لە تێگەیشتنی تەنیا بۆ ڕەبەن و قەشەکان بوو. ئەم ئنجیلە لە نێو خەڵکیدا بڵاو بووە و خەڵکی شتێکی جیاواز لەوەیان بینی کە پێشتر ڕەبەن و قەشەکان پێیان دەوتن. هەروەها ژمارەیەک کتێبی لەبارەی باوەڕ و نووسی کە تیاندا باز لەوە دەکات مرۆڤ بە سروشت هەڵە دەکات و بەبێ نیعمەتی خوا مرۆڤ ناتوانێت کاری باش بکات ئەم بیرانە پێشتر خەڵکیان پێ ئاشنا نەدەکرا لە هەمان قۆناغی پەرەسەندنی بیری لوسەر هێرشی کردە سەر پارێزگاری میلی وەک پارەدان بە کاهینەکانی کڵێسا و پێی وابوو ئەوە پارێزگاری ڕاستەقینە نییە و تەنیا پارێزگاریی ڕووکەشانەیە ئەو دەیوت ئاین و مەسیحی و رێپیشاندەر دیاری خواوەندن و سەرکۆنەی ئەو باوەڕەی دەکرد کە وای دادەنا حەزرەتی عیسا بەرجەستەکردنی قوربانیە و دروستکردنی پەیکەر بۆ خۆی و دایکی رەتدەکردەوە و بە بتپەرستی دەزانی لەبەرئەوەی یەکەمین وەسیەت لە دە وەسیەتەکەی مەسیحیەت ئەوەیە کە هیچ خوایەکی تر لەگەڵ خوادا مەگرە و پەیکەری بۆ خوا دامەنێ هەر بۆیە بە پێچەوانەی کڵێسای کاسۆلیکەکان کە تەژیە لە پەیکەر کڵێسای پرۆتستانتەکان هیچ پەیکەرێکی تێدا نییە لوسەر ئەوەشی ڕەت دەکردەوە کە داننان بە گوناه بکرێت بە ناچاری و پێوی و پێی وابوو پێویستە لە بری داننان لە بەردەم قەشە گوناکار هاان بدرێت بۆ خوادان بە هەڵەکانی دابنێت و تەنیا لەو داوای لێ خۆشببوون کات. هەروەها پێی وابوو شکاندنی نەزرە ڕەبەنییەکان، کە گرینگترینیان خۆپاراستن بوو لە ژنهێنان، گوناه نییە و ئەو نەزرانە تەنیا هەوڵی ناشەرعی و بێسوودن و نابنە مایەی ڕزگاربوون و بەشێک نین لە فەرمایشتەکانی مەسیح. نووسینەکانی لوسەر شڵەژانی زۆریان بەدواوە بوو، بە تایبەت لە ناوەندەکانی ڕەبەنی ئۆگەستینی کە لوسەر خۆی تێیاندا خوێندبووی، ڕەبەنەکانی ئەو ناوەندە هەڵگەڕانە و ئایکۆنەکانی کڵێساکانیان شکاند و پشتگیری خۆیان بۆ بیرولاکانی لوسە دەربڕی. لوسەر نامەی بۆ لایەنگرانی نووسی و گلەیی لێکردن بەرامبەر بە کردەوەکانیان و سەرجەم مەسیحیەکانی لە مەترسیەکانی شۆڕش و هەڵگەڕانەوە ئاگادار کردەوە. بەڵام سەرباری ئەوەش کۆمەڵێک لە جوتیارانی ئەڵمانیا کە باوەڕە ئاشتی خوازەنەکانی لوسەریان پێنەگەیشت بوو داوای چاکسازیان کرد و پەلاماری قەشەکانیاندا و کەوتنە کوشت و بڕیان هەر ئەوەش بوو دواتر بە جەنگی جوتیاران ناسرا لە شارۆچکەی فرانکناهوزن خوێناویترین شەڕ ڕوویدا کاتێک ئیمپراتۆر هێزێکی سەربازی زۆری بۆ ڕووبەڕووبوونەوەی جوتیارەکان نرد و قەسابخانەیەکی گەورەی بۆ خستنەوە لوسە ڕووی مەسیحیەتی تا هەتایە گۆڕی و بزوتنەوەی چاکسازی دەست پێکرد بەڵام نەیتوانی کۆنتترۆڵی بکات کاری کڵێسای سەدەکانی ناوەڕاستی نەک هەر ڕاوەسان بەڵکو کۆتایی بە کڵێساکەش هێنا لوسەر سەرکۆنەی ئەو بزوتنەوە ملیەی کرد چونکە هەر ڕاپەڕینێکی دژ بە ڕژێمی سیاسی و کاتی ئەگەر ستەمکاریش بووبێت ڕەت دەکردەوە وای دادەنە هەموو ڕاپەڕینێک دەبێتە مای مەترسی لەسەر ئینجیل و چاکسازی ئامانجێویش چاکسازی ئایینیە نەک سیاسی. لوسەر تەنها لە خزمەتی ئینجیلدا نەبوو، بەڵکو بۆ زەمانەت دان بە سەرکەوتنی چاکسازیەکەی پەنای بۆ حیساباتی سیاسی برد. ئەمەش دواتر بوو بەهۆی ئەوەی کاروباری کڵێسا بکەوێتە بەردەستی دەوڵەت. ئەمەشی وا ڕاڤە دەکرد کە دەیەوێت چاکسازی ڕزگار بکات و هیچ بژاردەیەکی تری لەبەردەمدا نییە. لوسەر ماوەیەکی درێژ دوور بوو لە بزوتنەوە سیاسیە گەورەکان و کاریگەری یەکلاکەرەوەی بەسەریاندا نەبوو ئەو هەڵوێستە توندەی بەرامبەر بە جەنگی جوتیاران نواندی بۆ مای ئەوەی زۆرێک لە جەماوەرێتی هاوڕێیانی لەدەست بدات. مارتن لوسەر هاوسەرگیری لەگەر کاترینا ڤۆن بۆرادا کرد کە یەکێک بوو لە لەو دوانزە ئافرەتە ڕەبەنەی لە دێڕێک هەڵهاتبوون. ژن هێنانەکەشی کەیکەمین ژنێنانی پیاوێکی ئاینی مەسیحی بوو مۆری ڕەزامەندی دەربڕین بوو بەرامبەر بە هاوسەرگیری پیاوانی ئاینی بەرەنجامی هاوسەرگیریەکەش شەش منداڵ بوو لوسەر خۆی وابینیەوە کە خەریکی دامەزرانی کڵێسایەکی نوێە دەستەیەکی بۆ سەرپەرشتیکردنی کڵێسا و دانانی کتێب و ڕاڤەکردن و ڕێخستنی شێوازەکانی پەرستش پێکێنا و لە سەرداوای شوێنکەوتانی کڵێسا نوێکە قوداسێکی نووسی و بە زمانی ئەڵمانی بڵاوی کردەوە هەندێک لە سروشتەکانی ئاسان هەندێک لە سروشتەکانیشی ئاسان کردەوە ڕۆژی هەژدەی شوباتی 1546 لوسەر دوایین وتاری کڵێسای ئێزلبێنی زێدی خۆی پێشەش کرد و سێ ڕۆژ دواتر کۆچی دوایی کرد کڵێسای لوسەری لە ئەمریکا هەموو ساڵێک لەو ڕۆژەدا ئاهەنگ بۆ جەژنی لوسەر دەگێڕن بەڵام کڵێسای ئینگڵتەرا لە سی و یەکی تشرینی دووەمدا لە جەژنی قەدیسەکاندا ئاهەنگی بۆ دەگێڕن. لە ئیسلامدا پەیوەندی تاک بە خوا و پەیوەندیی ڕاستەوخۆیە و پێویستی بە نێوانگیر نییە. خوای گەورە دەفەرموێت لە قورئانە پیرۆزەکەی لە سوڕەتی ئەلبەقەڕە ئایەتی سەد و هەشتا و شەش وەئیدا سەئەلەکە عیبادی عنی فەئینی قەریب ئوجیب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي ولیؤمنوا بی لعلهم یرشدون هەروەها لە ئیسلامدا پیاوی ئاینی نییە بەڵکو زانای ئاینی هەیە کە دەسەڵاتێکی دنیایی نییە و لە هەڵە پارێزراو نییە و دیمەن و ڕوخسارێکی تایبەتی نییە ئەوەی کە دەیکات و دەیڵێت تەنیا ئیجتیهادی تاکە بەڵام تاکێکی زانا ئەو نرخەش کە بەهۆی کارەکەی وەری دەگرێت تەنیا لە زانست و داناییەوە کە لە خۆی دەگرێت نەک پیرۆزی یان شتێکی تر، زانای ئاینیش لە ئیسلامدا مافی بە کافر دانانی خەڵکی نییە و رێی پێ نەدراوە پێگەی خۆی بۆ مەبەستی دونیایی بقۆزێتەوە یان دژ بە بەرژەوەندی گەل ببێتەوە و هاوپەیمانی دەسەڵاتداری ستەمکار بە کوردی و بە کورتی لە ئیسلامدا کاهینی و چینایەتی ئاینی نییە کە پابەندبوون بە ئاینەوە بیسەپێنێت. وە خوای گەورە لە قورآانی پیرۆزدا دیسان لە ئایا سوڕەتی ئالی عمران ئاەتی 1970 دەفەرمێت وإذ أخذ الله ميثاق الذين أوتوا الكتاب لتبيننه للناس ولا تكتمونه واتە یادی ئەوە بکەنەوە کە وەختی خۆی خوا پەیمانی لە زاناکانی ئەهلی کتاب سند و ئەمری پێکردن فەرمانەکانی خوا و ئەوەی لە کتێبەکانیاندا هەیە بۆ خەڵکی ڕوون بکەنەوە و شارەزان بکەن و حکمی خوا نەشارنەوە. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەو ئەڵقەشمان، هیوادارین سوودمەند بووبن لێمان، تاکو دیدار، بەخوای پەروەردگارتان دەسپێرین، کە سپادە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم و رحمە اللە و بەرەکاتوه.